ئەو خۆی بێ گومان زانایە بە هەرچی ئاشکرا و نهێنییەک کە هەیە. ونیسرک للیسری. ئێمە ئامادەتەکەین بۆ ئاسانترین ڕێگا بۆ لەبەر کردنی ئایەتەکانی قورئان. فذکر ان نفعت الذکری. دەی تۆ ئامۆژگاری خەڵک بکە ئەگەر ئامۆژگاری سوودی ببێ.